بە ناوی خودای بەخشندە و میهرەبان. چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چواردە پیتە، نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین، بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نییە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت. بە ڕادەیەک هەتا گەر هەموو گرۆی ئادەمیزاد و جن کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن. هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە. زاناکان لە هەندێکی دواون، هەندێکیشیان وتویانە هەر خودا خۆی زانایە بە نهێنی ئەو پیتانە. دابەزاندنی ئەم قورئانە لەلایەن پەروەردگاری جیهانیانەوە هیچ گومانی تێدا نییە. ئایا خودانەناسان دەڵێن محەممەد ئەم قورئانەی هەڵبەستووە؟ نەخێر وا نییە، بەڵکو قورئان حەق و ڕاستە و لەلایەن پەروەرگارتەوە نێردراوە، بۆ ئەوەی قەوم و هۆزێک بێدار بکەیتەوە کە پێش تۆ بێدارخەرەوەیەکیان بۆ نەهاتووە، تا ڕێگەی هیدایەت و ئیمان بگرنە بەر. خودا ئەو زاتەیە کە ئاسمانەکان و زەوی و هەرچی لە نێوانیاندا هەیە لە شەش ڕۆژدا دروستی کردووە. پاشان خودا لەسەر تەختی فەرمانڕەواییەوە سەرپەرشتی کار و فەرمانی دروستکراوانی دەکات و ئەوەی ئەو عیلمی پێی هەیە و دەیزانێت و دەیەوێت هەر ئەوە پێش دێت. خەڵکینە، جگە لەو خودایە کەس نییە پشتیوانیتان لێ بکات یان تکاکارتان بێت، ئایا یاداوەری وەردەگرن و تێدەگەن؟ ئەو خودایە لە ژوور ئاسمانەوە کاروباری زەوی ڕێک دەخات و سەرپەرشتی دەکات، لەوەودوا ڕووداوەکان و بەسەرهاتەکان و کار و کردەوەی بەندەکان دەگەڕێتەوە بۆ لای، لە ڕۆژێکدا کە بەرامبەر هەزار ساڵە، بەو حسابەی ئێوە کە دەیکەن. ئا ئەو خودایە زانایە بە نهێنی و ئاشکراکان لە هەمان کاتدا خاوەن دەسەڵات و میهرەبانیشە ئەو خودایە زاتێکە هەموو شتێکی بە چاچی و ڕێک و پێچی بەدیهێناوە لە سەرتاوە ئادەمیزادی لە قڕ دروست کردووە پاشان زنجیرەی نەوەکانی لە ئاوێکی سادە و بێ نرخ بەدی هێناوە پاشان ئادەمیزادی بە ڕێک و پێچی ڕێکخست لە ڕوح و گیانێک کە خۆی خاوەنیەتی فوی پێدا کرد ئینجا دەستگای بیستن و بینین و لێکدانەوەی پێبەخشیون کامتان سوپاس گوزارن لەگەڵ ئەو هەموو بەڵگە بەهێزانەدا خودانەناسان دەیان وت ئەگەر ئێمە مردین و بزر بووین لە توێی خاچی زەویدا ئایا جارێکی تر سەر لە نوێ دروست دەکرینەوە نەخێرون نابن بەڵکو ئەوانە هەر قسەی بەتاڵ و پڕ و پوش دەکەن ئەجینا لە بنەڕەتدا بە ئامادەبوونی بەردەم بارەگای پەروەردگاریان بێ باوەڕن جا پێیان بڵێ فریشتەی گیان کێشان کە کاری گیان کێشانتانی پێسپێردراوە دەتان مرێنێت لەوە دوا بۆ لای پەروەردگارتان دەبرێنەوە ئەگەر دەتبینی کاتێک ئەو تاوانبارانە کە باوەڕیان بە زیندووبوونەوە نەبوو خەجاڵەت و سەرشۆڕن لە بەردەم دادگای خوداییدا دەڵێن پەروەردگارە ئەوە ئیتر بە چاوی خۆمان بینیمان بە گوێی خۆمان بیستمان ئەوەی بڕوامان پێی نەبوو ئێستا ئێمە بگێڕەرەوە بۆ دنیا مەرج بێت هەر کار و کردەوەی چاکە ئەنجام بدەین ئێمە ئێستا تەواو دڵنیاین. بێگومان ئەگەر بمانویستایە هەموو کەسێکمان هیدایەت و ڕێنموویی دەکرد بە ناچاری و بەبێ ویستی خۆیان بەڵام بڕیاری من ئەوەیە کە ئادەمیزاد و جنەکان سەربەست و سەرپشک و ئازاد بکەم سەرنجامیش هەر دۆزەخ پڕ دەکەم لە جنەکان و لە خەڵکی تێکڕا لەوانەی بڕوایان بە خودا و پێغەمبەرەکانی نەبوو دەی کەواتە بچێژن مادەم ئێوە ئەم ڕۆژەتان فەرامۆش کرد ئێمە بەڕاستی ئێوە پشتگوێ دەخەین بچێژن ئێش و سزای نەبڕاوە لە سەرنجامی کار و کردەوەیەک کە دەتان کرد بەڕاستی تەنها ئەوانە بڕوە بە ئاەتەکانی ئێمە دەهێنن کاتێک یاداوەری دەکرێن پێی خێرا سوشدە دەبن تەزبیحات و سپاسگوزاری پەروەردگاریان دەکەن لە کاتێکدا ئەوانە بە هیچ شێوەیەک فیزیان نییە و خۆیان بە گەورە نازانن. ئەو ئیماندارە بەختەوەرانە نێوانیان خۆش نییە لەگەڵ ڕاکشان لە جێگە و ڕێگەی گەرم و نەرما، واتە بە نوێژ و خوداپەرستی بەشێکی شەو دەبەنە سەر. هەمیشە نزا و پاڕانەوەیان ڕوو بە پەروەردگاریانە، لە خەشم و قین و دۆزەخی دەترسن. ئاواتی ڕەزامەندی و بەهەشتیان هەیە و لەو ڕزق و ڕۆزی و توانایی و زانیاریەی پێمان بەخشیون دەبەخشن، جا هیچ کەس لەو بەختەوەرانە نازانێت چی بۆ هەڵگیراوە و شاراوەتەوە لە ناز و نیعمەتی جۆراوجۆر لای پەروەردگاری کە چاوان پێی گەش دەبنەوە و بە دیتنی شاد دەبن لە پاداشتی کار و کردەوەی چاک و پاکیاندا کە ئەنجامیان دەدات. ئایا ئەو کەسەی ئیماندار بوو بێت وەک ئەو کەسە وایە کە تاوانبار بوو بێت وەک یەک نین بەڵکو ئەوانەی کە باوەڕیان هێناوە و کردەوە چاکەکانیان ئەنجام داوە شوێنیان باخچەکانی بەهشتە کە بۆ هەمیشە جێگەی حەوانەوە و حەسانەوەیانە هەر لەوێدا دەبەزن لە پاداشی کار و کردەوەیەک کە دەیان کرد ئەوانەشی تاوانبار و یاخی بوون شوێنیان ناو ئاگری دۆزەخە هەر کاتێک ویستیان لی دەربچن دەگەڕێندرێنەوە بۆ ناوی پێیان دەوترێت بچێژن سزایە و ئاگرەی کە بڕواتان پێی نەبوو سوێن بە خوددا ئێمە تاڵاو لە دنیادا دەکەین بە گەرویاندا بێجگەل لە سزای ڕیشەکەن کردنیان بۆ ئەوەی هۆش و بیر بکەنەوە و بیرێک بکەنەوە و بگەڕێنەوە بۆ لای ئیمان جاچێ لەو کەسە ستەم کارترە کە بە فەرمودەکانی خدا یاداوەری و ئامۆژگاری کرابێت پاشان پشتی لێ هەڵکرد بێت و گوێی پێنەدات بەڕاستی ئێمە تۆڵە لە تاوان بار و تاوانکاران دەستێنین سوێن بە خوددا بەڕاستی ئێمە تەوراتمان بەخشی بە موسا تۆ ئەی محەممەد هیچ گومانت نەبێت لە دیداری موسا و لەوەش کە تەورات لەلایەن ئێمەوە بەخشراوە بە و ئەو کاتە ئێمە تەوراتمان کرد بە ڕێنمویی بۆ نەوەی ئیسرائیل پاشان کە نەوەی ئیسرائیل خۆگری و ئارامیان کردە پیشەیان کردمانن بە پێشەوا و دەسەڵاتمان پێبەخشین ئەوکاتە دڵنیایی و بڕوایەکی تەواویان هەبوو بە ئایەتەکانی ئێمە شایستەی ئەو ڕێزە بوون. بەڕاستی پەروەردگارت خۆی دوای ئەوەی کە بوونە چەندەها دەستە و گرۆ لە ڕۆژی قیامەتدا لە یەک جیایان دەکاتەوە چاک و خراپیان دیاری دەکات لەو شتانەدا کەوا ئەوان کێشەیان تێدا دەکرد و ڕووبەڕووی یەک دەبوونەوە و بەرامبەر یەک دەوەستانەوە. ئایا ئەوە پەند و ئامۆژگاری وەرناگرن لەوەی ئێمە پێش ئەمان چەندەها جیل و نەوەمان لەناو بردووە بەناو ماڵەکانیاندا دێن و دەچن بەڕاستی ئالە و دیمەنانەدا بەڵگەی زۆر بەهێز هەیە لەسەر دەسەڵاتی ئێمە ئایا ئەوە نابیستن ئایا سەرنجیان نەداوە کە بەڕاستی چۆن ئێمە ئاو چێش دەکەین و دەیبین بۆ زەوی و زاری وشک و بێڕوەک جا بەو ئاوە ڕوەک و گژ و جیا دەردەهێنین کە ماڵاتیان و خۆشیان لی دەخۆن ئایا ئەوە نابین و سەرنج نادەن؟ بێباوەڕان دەڵێن باشە ئەوە کەی ئەم جیاکردنەوە و سەرکەوتنی ئیماندارە پێش دێت ئەگەر ڕاز دەکەن ئەی محەممەد پێیان بڵێ ڕۆژی جیاکردنەوە و سەرکەوتنی ئیمان باوەڕهێنانی کافران هیچ سوودی نابێت بۆیان هیچ مۆڵەتیشیان نادرێت پەشیمانیش سوودی نابێت جا تۆ ڕویان لێ وەرجێڕە و گوێیان مەدەرێ بەڵکو چاوەڕوان بە، بەڕاستی ئەوانە چاوەڕوانن.